سەلات و سەلامی خوا لەسەر ڕوحی پێشەوامان سەرکردەی دنیا و قیامەتمان ڕابەر و چاوساغ و خۆشەویستمان محەممەدی مستەفا بێ صلی الله علیه وسلم ڕەزا و ڕەحمەتی خوای پەروەردگار لە سەحابە بەڕێز و ئازیزەکانی بێ لە هەموو ئەو مسلمانانەش بێ کە بە حەق خوا پەرستن و شایەتمانیان هێناوە بە ئەشهەدو ئەن لا ئیلاهە ئیلا اللە واشهد ان محمدا رسول اللە خوایە ئێمەش لە کاروانی شایەتمانی بە حەق قبوڵ کە ئەو کاتەش کە دێینەوە حزوری بارەگای تۆ بە ئیمانەوە بێین و بە ئیمانەوە زیندوو بینەوە لە خزمەت پێغەمبەری پێشەوادا صلی الله علیه وسلم ئیماندارانی بەڕێز لە ساڵی تازەی کۆچی 1434 کۆچی داین ساڵنامەی ئایینیی ئێمە بریتییە لە ساڵی کۆچی، ساڵی هەزار و چوار سەد و سی و چوار، واتە هەزار و چوار سەد و سی و چوار ساڵ لەمەوبەر پێغەمبەری پێشەوامان هیجرەتی کرد لە مەککەوە بۆ مەدینە. لە زەمانی خەلیفە عومەری کوڕی خەتابدا ڕەزا و ڕەحمەتی خوا لەو و لە هەموو سەحابە بێ بە شوڕای موسڵمانان بڕیار درا کە ساڵنامەیەک هەبێ چونکە مێژوو زۆر گرە بیر و باوەڕ ئەگەر بێت و مێژوویەکی پاک نەبێ لەسەری بنیات بندرێ هەرەس دێنێ وتیان ساڵنامەیەکمان پێویستە وەکو چۆن ساڵی زاینی هەیە ساڵی کوردی هەیە کۆمەڵە موناسەبەت هەیە کە خەڵک کاروبارەکانی ژیانی پێ بەڕێوە دەبا مسڵمانانیش ساڵنامەیەکی خۆیان هەبێ سەری ساڵەکە دیاری بکەن لەناو هەموو مناسەبەتە گەورەکاندا هیجرەت هەڵبژێردرا چونکە خاڵی وەرچەرخان بوو لە مێژووی ئیسلامدا مێژوو گرنگە ئاشنابوونە بەڕابردوو ناسینەوەی پێناس و پەیام و ئامانجی ژیانە. مێژوو لێیەوە بەرنامە بۆ داهاتوو دادەنێین. ئەگەر ئینسان مێژوویەکی پڕشنگداری نەبێ، وەکو ئاوێنەیەک سەیری خۆی نەکا، نازانێ هەنگاوەکان بۆ داهاتوو چۆن بندرێ. بۆیە وتاری ئەم جومعەیەمان پشتیوان بە خوای تاک و تەناو بێ شەریک بیرەوەرییەکە، بۆنەیەکە، ساڵنامەیەکی ئیسلامیمانە کە یادی کۆچکردنی پێغەمبەری خوایە صلی اللە علیه وسلم. لەناو مێژووی دێرینەوە لە شەوێکی بەهاریدا و لە ئەشکەوتێکی بچووکی بەردینەوە نیگای ئاسمان پەیوەندی کرد بەم مەڵبەندی زەمینەوە لە مەککەدا خەڵکی داماو فلیم سووتاو هەموو هەستان دژی نیگای ئاسمان وەستان بێژنگیان دایە بەر هەتاو کردیان بە قاو ئیتر تەواو نەیانزانی ئەو هەتاوە لە عەڕشەوە هەڵکراوە ئەبێ هەتا ژیان ماوە نوری دیار بێ لە هەر چوار قوڕنەی دنیاوە لەو ڕۆژەوە لەو ڕۆژەوەی کاروانی خۆر بە ڕێکەوتن وەکوو تیشک ڕێیان دەبڕی و نەدەسرەوتن دوای سیانزە ساڵ دوای سیانزە ساڵ لەسەر ئاسۆی مەدینەوە خۆریان هێنا و بەدەر کەوتن کۆچ خەبات و بەرخودان بوو، خولیا و ژن بوو، مەدینە جێگە ژوان بوو، کرایە مێژووی ساڵنامە چونکە خاڵی وەرچەرخان بوو. بەڵێ بە هیجرەتی پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم ئاڵوگۆڕ لە مێژووی ئیسلامدا ڕوویدا، تەنانەت قورئان ئاڵوگۆڕ بەسەر هاتنە خوارەوەیدا ڕوویدا، سەیری کە قورئان دوو بەشە، قورئانی مەکی لە دوای هیجرەتەوە قورئانی مەدەنی تەنانەت قورئان ئەحکامەکانی هاتنە خوارەوە مەککە بیر و باوەڕ و عەقیدە و باسی بەهەشت و دۆزەخ لە مەدینەدا کەمتر ئەو باسانەیە باسی حکم و عەدالەت و دادپەروەری و چەسپاندنی ئازادی و بڕینی دەستی دز و سزادانی داوێن پیسی بە ئاشکرا و کۆمەڵە حکم ئەمە هەموو لە مەدینە هاتە خوارەوە وەرچەرخانێک بوو تەنانەت لە قورئانی پیرۆز و هاتنە خوارەوەکەیدا پرسیارێک کە دەکرێ ئەوەیە بۆچی کۆچ ڕوویدا؟ بۆچی پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم قبوڵی ئەو مشەقەتی کۆچەی کرد؟ کە بەڕاستی بەڕێزان هەر کەس غەریبی نەبینیبێ نازانێ کۆچکردن چەند ئەستەمە. هەر کەسێ ڕۆژێ لە ڕۆژانی ژیانی نیشتیمانی خۆی، وڵاتی خۆی بەجێ نەهێشتبێ، ڕووی لە غەریبی نەکردبێ، نەچووبێتە ناو قەومێکەوە کە پێشتر نەیناسیون، ئاشنای کولتوور و زمان و داب و نەریت و عورفیان نییە، وەڵاهی نازانێ ئاهی غەریبی چەند ناخۆشە. پێغەمبەری خوا صلی سەلەم ڕێگەی غوربەتی بە خۆی و بەو هەموو سەحابە گرت. ئەگەر ئینسان غەریب بێ لە شوێنێکا و دەوڵەمەند بێ هەر باشە، ئەمان گیرفان خاڵی ئەو جلوبەرگە لەبەریا نابووە بەس ئەوەندەیان بۆ دەرچووە چونکە هەموویان تاقم تاقم و سێ چوار کەس و دە کەس بە شەوە بە دزی هیجرەتیان کردووە ئەگەر بگیرانایە دەیانگێڕانەوە و چەند کەسیان داوا دەستگیر کرد و بە ئەو پەڕی ئەشکەنجەدان دەیانخستنە ژێر تەعزیبەوە بۆ پێغەمبەری خوا مەککەی بەجێهێشت شوێنی لەدایک بوون بۆ پێغەمبەری خوا کەعبەی بەجێهێشت ڕووگە قیبلەی ئیبراهیمی ئەم شوێنە موقەدەسەی سەر زەوی، چەقی زەوی، لە وەڵاما دەڵێین، کۆمەڵە خاڵ هەبوو ئەساسترینیان کە پێغەمبەری خوا ئەم هیجرەتەی کرد قبوڵ نەکردنی ئیسلام بوو لە لایەن خەڵکی مەککەوە وەکو فەرمانڕەوای ناو ژیان ئەوە خاڵی هەرە ئەساسی و جەوهەریە کە قبوڵ نەکردنی ئیسلام وەکو فەرمانڕەوای ناو ژیان لە ناو شاری مەککە و سەرانی دەسەڵاتداری مەککەدا ئەیناق سەرانی قوڕەیش بەڕێزان ئەوەتان لا مەعلوم بێ دینی ئیسلامیان قبوڵ بوو وەکو ئاینی ناو پەرستگا چونکە فرە دینی فرە فرە بیر و باوەڕی لە ناو شاری مەکەدا وجودی هەبوو پێش ئیسلامیش ئێوە جەنابتان بۆ وردی مێژوو بخوێنەوە سیر دەکەی ئەڵێ وەرەقەی کوڕی نەوفەل هەبوو ها، پێغەمبەر کە لاشکەوتەکە هاتەوە و خاتوو خەدیجەی گێڕایەوە، وتی با بڕۆین بۆ لای وەرەقەی کوڕی نەوفەل، وەرەقەی کوڕی نەوفەل پیاوێکی عومر هەشتا ساڵ نەوەد ساڵی ڕیش سپی بوو، پیاوێک بوو مەسیحی بوو، لەسەر دینی حەقی حەزرەتی عیسا پێغەمبەر بوو سەلامی خوای لەسەر بێ، بتی نەدەپەرست، ئەی کەس ڕۆژێ چووە سەری بڵێ جەنابت بۆ لەم شوێنەدا بت ناپەرستی و نایە ناو بتخانەکانی ئێمەوە و لەسەر دینی ئاسمانی عیسا پێغەمبەری، کەس وای پێ نەدەوت. بۆ؟ چونکە بوحەیرای ڕاهیب، ئەو وەرەقی کوڕی نەوفەل، لە ماڵی خۆ دانیشتبوو، کاری بەسەر کاری کەسەوە نەبوو، خۆی خواپەرستی بەینی خۆی خوای دەکرد، کەسیش نەیدەگوت بۆ وا دەکەیت؟ ئەی لە مێژوودا ناڵێ بوحەیرای ڕاهیب هەبووە، کابرا بۆ خۆی ڕاهیبێک بوو لەسەر دینی ئاسمانی پێشوو، خۆ پێغەمبەری خۆمان صلی اللە علیە وسلم ڕۆژێ لە ڕۆژانی ژیانیدا سەری بۆ بتێک نەوی نەکرد، ڕۆژێ لە ڕۆژانی ژیانیدا لە چل ساڵی پێش پێغەمبەرایەتیدا بتێکی نەپەرست، ئەی نەدەچوو بۆ کێ بۆ ئەشکەوتی حیڕا یەک کافری وەکو ئەبو جەهل و ئەوانە دەهاتن بڵێن ئەی محمد تۆ بۆ دەچی بۆ مەشکەوتە خواپەرستیەکەی بۆ نایی بت بپەرستی یعنی فرە بیر و باوەڕی ئازاد لە مەککەدا هەبوو ئەی بۆ کە پێغەمبەری خواوەتی ئیسلامم بۆ هاتووە قورئانم بۆ هاتووە و پەیامی خوام بۆ هاتووە بە یەک دەنگ لێی هاتنە وڵام لەبەر ئەوە بوو قبوڵیان نەبوو دینێک هەبێت تەداخولی ناو ژیان بکا چەند جار وەفدیان ناردە لای پێغەمبەری خوا صلی الله علیه و سلم ئەی محمد خۆت و هەموو لایەنگرانت لە ماڵی خۆتانە چی دەکەن نوێژ دەکەن قورئان دەخوێنن هیچ شتێکمان حەق نییە بەسەرەوە بۆ خۆتان ئازادن کەس حەقی نییە بەسەرتانەوە بەڵام نابێ ئەی محمد تۆ باسی ئەوە بکەی باسی ناو بازاڕ بکەی ئەی محمد نابێ تۆ باسی ئەوەمان بۆ بکەی خەڵک کنج کچ زیندە بەچاڵ نەکا من کچی خۆمە چۆنی زیندە بەچاڵ دەکەم چ پەیوەندی بە دینەکەی تۆوە هەیە ئەی محمد نابێ تۆ باسی ڕیبا بکەی ئێمە قەرز نادەین بە بێ ڕیبا ئەی محمد صلی الله علیه وسلم نابێت تۆ باسی ئەوە بکەی خەڵک فاحیشەگەری نەکا بە ئاشکرا و خانوو نەبێ بۆ فاحیشەگەری و زینای بە ئاشکرا بەڵام پێغەمبەری خوا صلی اللە علیە و سەلەم خوای گەورە پێ ڕاگەیانبوو ئەم دینە هەر پەیوەندی نێوان خۆت و خوا نییە ئەمە دینێک نییە بینی خۆم و خوا ئاوەدان کەم ئیتر دنیا ئەو بیبا حەقم نەبێ بەسەریەوە پێغەمبەر فەرمووی دەی ئەم دینە خوا ناردوویەتی نابێ ڕیبا بخورێ نابێ زینای بە ئاشکرا بکرێ نابێ کۆیلە هەبێ هەرە ئەساسترین خاڵێک کە ئەبوو جەهل و ئەبوو لەهەب و ئەبوو سوفیان پێش موسڵمان بوونی دژایەتی ئەو ئیسلامیان کرد دەیانگوت تخوا مەعقولە محمد قسەیەک دەکات کە تەحەمول ناکرێ ئەڵێ بیلالێکی ڕەش پێست فەرقی نیە لەگەڵ ئومەی کوڕی خەلەفی سەرکردەیدا چۆن دەبێ ئەم دوانە وەکو یەک بن چۆن ئەم دوانە هەردووکیان وەکو یەک بەشەر بن ئەوە هەر خوا بۆ خزمەتکاری خەڵقی کردووە ئەوەش خوا هەر بۆ گەورەی خەڵقی کردووە پێغەمبەر دەیفەرموون نا الناس سواسیە کە ئەسنان المشقی والله خەڵکینە ئەو خەڵکە وەکو دانەی شانە هەمویان یەکسانن هەمومان یەکسانین ئەی نا هەموومان یەکسانین. دەیانگوت نا ئا ئەمە قبوڵ نییە. ئەی محەمەد ئەمەت قبوڵ نییە، ئەگەر ئەم قسانە بکەی نابێ لە شاری مەککە ئەبی. پێغەمبەری خوا فەرمووی دە وەڵڵا دین ئا ئەوەیە. دین ئەوەیە نابێ خەڵک قەرزی بدرێتێ، کە قەرزەکەی نەبوو دەیوت قەیسێکە ساڵی داهاتوو بەڵام دەبێ دوو ئەوەندەم بەیتەوە. ساڵی سێیەم بۆم بکەی بە چوار ئەوەندە. کابرا ئاخری نەیدەدایەوە، بۆی نەدەدرایەوە. ئەی وت قەیچەکە ئەو کچەت دەبەم بە کۆیلە لە جیاتی قەرزەکە ئەو کوڕەت کوڕی دەبرد لە بازاڕا دەیفرۆشت بەڕێزان چەند وڵاتی دەکرد مناڵ دەفرۆشرا لە جیاتی قەرز ژن دەکڕدرا کابرا جاری وابوو مناڵی جوانی نەبوو بە کەڵکی خزمەتکاری نەداتن بۆ خۆیان دەبر مناڵ زاق و زروقیان لێدەهات باوکەکە لە جیاتی قەرز لە وڵاتان دەفرۆشرا ئەها ئەوە بوو کە پێغەمبەری خوا دەیفەرموو کاکە دین هەر پەیوەندی نێوان خۆت و خوا نیە دین هاتووە ئیسلاحی کۆمەڵگا بکا وتیان ئەمەمان قبوڵ نیە ئەی محەمەد حتا تەنانەت کەوتنە دژایەتی گەیشتە تیرۆر کردنی پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم ئەی قورئان بخوێنەوە تەماشاکە پیلانیان داڕشت کۆبوونەوە لە دارونەدوەدا وإذ يمكر بك الذين كفروا ليثبتوك او یخرجوک او یقتلوک ویمکرون ویمکر اللە واللە خیر الماکرین پیلانیان دانە محمد سجن کەن یان شاربەدەری کەن یان بیکوژن بە دە گەنجی بەتوانا لە مێژووی ئیسلامدا دەفەرمێ بۆی کەس نەبێت دیفاعی لێ بکا بەرامبەر بە دە هۆز و دە عەشیرەت بوەستێتەوە بە یەک جار بە شمشێر لێی دەن و کە لە ماڵەکەی هاتە دەرەوە تیرۆری کەن و لە شەوێکا بیکوژن گەیشتە ئەو حەدە دینی ئیسلاممان قبوڵە لە بەینی خۆتان و خوا بەڵام بێت و باسی ناو کۆمەڵگا و ئیسلاح و ناو بازاڕ بکەی ئەی محمد جێت نابێتەوە لە شاری مەکە فعلەن نەشیان هێشت جێگای بێتەوە گەیشتە سەر تیرۆرکردنی پێغەمبەری خوا صلی الله سومەیە خان شەهید کرا یاسر شەهید کرا عەمار ئازادرا بیلال بەردی خرایا سەرسەگ پێغەمبەری خوا زانی ئەم مەڵبەندە بە کەڵکی ئەوە نایە ئەو خەڵکە حکمی ئیسلامیان قبول بێ بۆیە هجرەتی پێکردن ئەوە خاڵی یەکەم. دووەم، هیجرەت لە پێناوی بەجێهێنانی ئامانجەکانی ئیسلام بوو. خۆشەویستان ئیسلام سێ ئامانجی هەیە، سێ بازنەی هەیە. یەکەم، بازنەی مرۆڤ. یەکەم جار مرۆڤ پێدەگەیەنێ. چونکە تۆ حکومەتت هەبێ، لایەنێکت هەبێ. ئەگەر مرۆڤەکانی باش پەروەردە نەکرابن، تاکەکانی دڵسۆز نەبن، ئەو حکومەتە سەرناگرێ. یانی دایمە ئەو وڵاتانەی کە پێشکەوتوون جا کافر بن یان موسڵمان ئەفرادی باشیان هەیە ئەفرادەکانی تاکەکانی مرۆڤەکانی ڕۆشنبیرن پێگەیشتوون دڵسۆزن چالاکن کارکەرن پێغەمبەری خوا صلی الله علیه و سلم سێنزە دانە ساڵ بەردی بناغەی لەم بازنەی مرۆڤا دەخولێتەوە مرۆڤێک پێدەگەیەنێ دڵی پڕ لە بیر و باوەڕی خۆشەویستی خوا و یەکتاپەرستی داوێن پاک، دەست پاک، عەقیدە پاک، قیامەتی لەبەر چاوە، ئەزانێ مڕاقەبەی خوا بەسەریەوەیەتی، سێنزە دانە ساڵ پێغەمبەر مرۆڤ پێدەگەیەنێ، دوایی وەختی ئەوە هاتووە بازنەی دووەم دەست پێ بکا، بازنەی دەوڵەت، چونکە مرۆڤ هەرچەند مرۆڤی چاک بێ، هەرچەند پیاوی بەڕێز بێ، هەرچەند ژنی داوێن پاک و بە ئەخلاق و بە ڕەوشت بێ، وەکوو دەنکە تۆوێک وایە، ئەها دەنکە تۆو هەر لەناو قوتووابێ، ئەگەر زەویەک نەبێ لێی بچێنی، هیچ بەرهەمی ئەبێ؟ نەخێر ئێستا خۆ خەڵکی چاکمان زۆر زۆرە بەڵام چونکە هیچی بەدەست نییە هەر وەکو ئەو دەنکە تۆوە باشە وایە کە لە قوتوەکەیا هەڵگیراوە لە دوکانێکە هیچی لێ سەوز نابێ خەڵک بەرهەمی لێ ناخوا ئەبێ بازنەی دووەم دەست پێ بکە ئەم مرۆڤانە کە تۆ چاکەکەن لە دەوڵەتا بچێندرێن بۆ بۆی بازنەی سێم دەست پێ بکە بازنەی سێم شارستانیەتی ئیسلامی لە ناو دەوڵەتەکە و ئەمجا پەل بایە بۆم لاولا بۆ هەموو جیهانیش فیعلەن پێغەمبەری خوا فەرمووی صلی اللە علیە وسلم بە چاوی خۆتان دەبینن ڕۆژێ خێمەیەک لە هەر شوێنێکی ئەم جیهانە هەڵدرابێ ئیسلامی دەگاتێ ئیسلام گەیشتە هەر شوێنێک تیشکی خۆری لێبدا شارستانیەتی ئیسلامیش بریتی بوو لە یەکناسینی خوا لە ئازادی بۆ هەموو کەس بە ئەو پەڕی ئازادی بیدوڕاوە لە دادگەری کۆمەڵایەتی لە عەدالەت لە بینی هەموو مرۆڤەکاندا لە نەرم و نیانی، لە ئارامی بۆ ژیان، کەس کەس نەچەوسێنێتەوە، کەس کەس نەکوژێ، بۆنی خوێن نەچێ بە لووتی کەسا. ئەمە ئەمە شارستانێتی ئیسلامی بوو. عیلم و زانست لە لابردنی جەهل، دەوڵەمەندی خەڵک لە جیاتی هەژاری، سیححەتی باش لە جیاتی نەخۆشی. ئیسلام ئەم سێ هەدەفەی هەیە، تاکی پێگەیاند، پێغەمبەر چووە مەدینە دەوڵەتی پێگەیاند، دەوڵەتی مەدەنی دروست کرد، تەنانەت بەڕێزان سەیر کەن، پێغەمبەر دەوڵەتی مەدینەی ناو نەنا دەولەت الرسول، دەوڵەتەکەی پێغەمبەر، ناوی نەنا دەوڵەتی ئیسلامی، ناوی نا دەوڵەتی مەدەنی، دەوڵەتێکی هەمووانمانە. یەکەم جار دەستوری دانا یەکەم جار لە مێژووی مرۆڤایەتیدا دەستور هەبوو بێ دەستورەکەی پێغەمبەر صلی سەلەم کە دانینا بە جوولەکەدا بە بتپەرستە بە گاورە بە هەر بیر و باوەڕێکە بە موسڵماندا بە هەمومان دیفاع لەم وڵاتە بکەین ئەو پێغەمبەری خوا صلی سەلەم دایهێنا دەوڵەتی مەدەنی دەوڵەتی هەموانمان دەوڵەتی حەزارەت پاشان ئەم حەزارەتەش چواردە دانە سەدە بەرهەمیدا بە ئەم مرۆڤایەتی و خەڵکی حەساندەوە کۆیلایەتی کوامە وەڵای ئیسلام نەیهێشت ئەنا ئێستاش من و تۆ دەفرۆشراین لە جیاتی قەرز دەبراین ئەوە ئیسلام نەیهێشت ئیسلام ئەم نیکاحە جوانەی دایەنا کە خەڵک دەزانێت باوکی کێیە لە وڵاتانی بەڕێزان کە ئیسلام حاکم نەبووە کە ئیسلام تیا پراکتیزە ناکرێ لە شوێنێکی وەکو بەریتانیا جارێک جمعەیەک عەرزم کردن لە کەناڵی سیێنێنەوە باسی کرد خوشک و برا کە هەر لەسەر جادە فڕێدراون نازان باوکیان کێیە و دایکیان کێیە دوایی سێ یەکەم بەدوانە لە تەفتیشاتی خوێنا دەردەکەوێ بەدوانە لە دایک بوون و ئەبنەوەش نوێ جارێکیکە لە وڵاتی مسلمانە بە بەرەکەتی ئەو ئیسلامە ئەوە نەما ئەوە حەزارەتی ئیسلامی بوو ئەوە شارستانێتی ئیسلامی بوو کە بەسەر زەویدا بڵاو بووەوە کەواتە بەرهەمی کۆچ بەجێهێنانی بازنەیەک بوو لە بازنە گەورەکانی ئیسلام کە بازنەی دەوڵەت بوو وانەی هەرە گەورەی خۆ هیجرەت خۆشەویستان ئیمانداران خوشک و برایانی بەڕێز لە هیجرەتی پێغەمبەر صلی الله علیه و سلم ئێمە ئەوە فێر دەبین ئەگەر سەرکردە و گەل بە یەکەوە نەبن ناگەنە ئامانج ئەمە بۆ ئەمڕۆی ئێمەی میلەتی کورد من دایمە بە جەنابتان دەڵێم وتاری جومعەمان حیکایەت بۆ خەڵک ناخوێنمەوە و بۆ خۆشم خۆم مەشغوڵ ناکەم ئەمەوێ ئەم میللەتە کوردە بەم ئیسلامە بەختەوەر بێ ئەم دینی خوایە دوای هەزار و چوار سەد و سی و چوار ساڵ دەرسەکانی بۆ ئەمڕۆیە بۆ ئەمڕۆ کە ئێمە ئەمڕۆ تیا دانیشتووین ئەینا مێژوو ئەوێ داهاتووی لەبەر بخوێندرێتەوە وەکو ئاوێنەیەکی تەڵخ نەبێ نەڕد ڕابردووی دیار بێ و نە ئێستا و داهاتووشی ڕوون بێ بۆ ئەمڕۆی ئێمە و مسلمانان بەگشتی و میلەتی کورد بە تایبەتی لەوانەی هیجرەتە ئەوە دەردەکەوێت هەر وەختێ سەرکردە و میللەت لە یەک سەنگەرا نەبوون، هاوپشت و پەنای یەک نەبوون، دڵسۆزی یەکتر نەبوون، وەڵڵای ناگەنە ئامانج. تەماشاکە، پێغەمبەر صلی اللە علیە و سلم هیجرەتی کرد، صەحابە پێش پێغەمبەری خوا هیجرەتیان کرد، هیجرەت بۆ کوێ؟ جەنابتان ئاگادارن بۆ حەبەشە، دوو جار هیجرەت کراوە بۆ حەبەشە، بەڵام چونکە سەرکردەیان لەگەڵ نەبوو، پێغەمبەری خوا خۆی نەئەچووبوو، هەر صەحابەکانی ناردن، هیچ ئامانجێکیان نەپێکا تەنها وەکو پەناهەندە مانەوە پەناهەندەیەکی سەلامەت و خزمەت دەکران و دینی خۆیان بە ئازادی لە بینی خۆیان و خوا جێبەجێ دەکرد و کەسی زوڵمی لێ نەدەکردن بەڵام هیچ ئامانجێکی نەبوو پێغەمبەری خوا خۆشی بە تەنها هیجرەتی کرد سەحابەکانی لەگەڵ نەبوون بە تەنها چوو بۆ تائیف جنابتان ئاگادار لە مێژووی ئیسلامدا پێغەمبەری خوا سەرکەوتنی بەدەست نەهێنا بەڵکو بە شکستێکەوە گەڕایەوە کە بەرباران کرا کە سوکایەتی پەنا بە خوا پێکرا کە بە وشەی ناشرین وڵام درایە چونکە پێغەمبەر تەنها خۆی بوو میللەتەکەی لەگەڵا نەبوو جاری سێم سێم کۆچ پێغەمبەر خۆی و سەحابەکانی هەموو لەگەڵ بوون سەرکردە و جەماوەر بە یەک کەڕەت کۆچیان کرد ها چۆن بەرهەمی هەبوو دەوڵەتی مەدینە دامەزرا گەیشتە ئامانج کەواتە هەرچەند میللەت میللەتی چاک بێ بەڵام سەرکردەی لێهات و دڵسۆزی نەبێ ناگاتە ئامانج هەرچەند سەرکردە لێهاتوو بێت تەنانەت ئەگەر پێغەمبەری خواش بێ هەڵبژێرراوی ناو هەموو پێغەمبەران بێ بەبێ میللەت ناگاتە ئامانج ئەمە حەقیقەتێکە ئەمە لە سیاسەتە حەق وایە پەیڕەو بکرێ بیری لێ بکرێتەوە بەڵام گرنگە ئەوەی گرنگە سەرکردە ڕاستگۆ بێت لەگەڵ میللەتەکەیە لە کردەوەدا لە کاتێکا گەیشتووەتە لوتکەی دەسەڵات و حکومڕانی نەک هەر بە قسە، یان لە کاتی شۆڕش و خەباتدا، یان لە کاتی دەربەدەری و ئاوارەییدا. پێغەمبەری خوا، سەڵ، سیانزدە ساڵ لەگەڵ سەحابە لە مەککە ئاشکەنجەی چێشت، لە هیجرەتا لەگەڵیانا بوو، بەڵام ئایا کە دەوڵەت دامەزرا و گەیشتە قیممەی دەسەڵات و هێز، پێغەمبەری خوا میللەتەکەی لە یاد کرد؟ ئەمجا ئەو لە شوێنێکا بێ و میللەتە ڕەش و ڕووتەکەی کە چەند ساڵە قوربانی ئەدەن لەگەڵیا ئەوان لە شوێنێکی ترا بن، ناوەڵڵا ئەی پێغەم، نەخێر ئەی موسڵمانان، نەوەڵڵا پێغەمبەری ئێمە صلی اللە علیە وسلم سەرکردەکانی فێر کرد ئەو ڕۆژەی کە زوعفت هەیە، ئەو ڕۆژەی کە دەست دەکەی بە خەبات و تێکۆشان بۆ ئازادی، ئەو ڕۆژەش کە گەیشتە لوتکەی دەسەڵات ئەبێ هەر وەکو جاری پێشوو وابی لەگەڵ میللەتەکەدا ئایا پیامبەر صلی سەلام هەر وابوو ئەرە واللە وابوو ئەوە مێژوو بخوێنەوە ڕووداوێک لە صحیح بوخاریدا بۆ جەنابتان هەڵدەبژێرم پێغەمبەری خوا صلی سەلام لە غەزا بوو گەڕایەوە جا پێغەمبەری خوا یەک عادەتی هەبوو کە دەبێت سەرکردە ئاوا بێ کە دەڕۆیشتن بۆ غەزا لە پێشەوە دەڕۆی چونکە کە دەڕۆیشتن ئیحتیمال هەبوو کەمینیان بۆ دابندرێ پێغەمبەری خوا خۆی لە پێشەوەی سوپابوو کە دەگەڕانەوە لەو سەر ئینجا سەلامەتیە پێغەمبەری خوا لە دواوە دەڕۆی نەوەک بریندارێک کەم ئەندامێک پەککەوتەیەک برسیەک نەخۆشێک بەجێ مابێ والله سەرکردا بێ وابێ نەک لەبەر سپلی تا قەرار دەردەکا بیان کوژن کوڕی ئەو عالەمە معاشیە دەمێ هەر بۆ کوشتن باشە نابێ، پێغەمبەری خوا دەیفەرمووە ئەبێ سەرکردە لە جەنگا لە پێشەوە بێ، لە ئارامیا لە دوای خەڵکەوە بێ و خەڵکەکە هەمووی بینێ، بزانێ کەس بەجێ نەماوە. لە غەزا دەگەڕانەوە بە سەرکەوتوویی. لە دواوە دەڕۆیشت، سەیری کرد کوڕە گەنجێک لە سەر حوشترێکە، بەڵام حوشتر ناڕوا. ئەو لەشکرە پێش کەوتووە، ئەم گەنجە بە تەنیا ماوەتەوە. پێغەمبەری خوا چووە شانیەوە. ناوت چیە کوڕی گەنج. ئەی پێغەمبەری خوا من جابری کوڕی عەبدوڵڵای ئەنساریم من با کوڕی عەبدوڵڵام کە باوکم لە ئوحودا شەهید کرا پێغەمبەری خوا سیمای ئەو گەنجە جوانە تازە پێگەیشتووەی زۆر بەلاوە شیرینە دەستی ئەکوشێ مەرحەباییەکە چاکوچۆنێکی گەرمی لەگەڵا دەکا ئەفەرمێ ئەی بۆ دواکەوتوی ئەڵێ وەڵای پێغەمبەری خوا هۆکاری دواکەوتنەکەم ئەم حوشترەیە بەڕاستی نازانم پیر بوە نەخۆشە بێ توانایە باشم خزمەت نەکردوە وەڵای ناڕوا لە ڕێگادا وەکو سارەیەک کە شڕت پێ بێ لەگەڵ کۆمەڵە سارەی باشە دوا بکەوی پێغەمبەری خوا فەرمووی با وشترەکەت وچانێک بە یخیدا لەسەر فەرمانی پێغەمبەر یخی بە وشترەکەیدا و پێغەمبەری خواش حوشترەکەی خۆی خست و بە یەکەوە دانیشتن پێغەمبەری خوا بە گۆچان و عەساکەی دەستی چەند جارێک ئاوا بە پشت و سەری حوشترەکەی کێشا بە هێواشی فەرمووی دەی ئێستا ئیسراحەتی کردووە هەستە بە پشتیوانی خوا بڕۆین سبحان اللە گوت ئەو وڵاخەی جارانیش نییە ئەوەندە بە تیژی بە جوانی دەڕۆی پێغەمبەری خوا صلی الله علیه و سلم ئەوێ ئەم گەنجە قسەی لەگەڵا بکە بەڵام باسی چی باسی خوێن و غەزای لەگەڵا نەکرد ئەمان دەگەڕێنەوە ئەم گەنجە ئێستا پێویستی بە ژیانە پێویستی بە پێکەوەنانی خێزانە ئەبێ باسی ئەوەی لەگەڵا بکە ڕۆڵی جان جابر ژنت هێناوە خێزان و ماڵت هەیە بەڵێ ئەی پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم شکور بۆ خوا تازە خێزانم پێکەوە ناوە فەرمووی کچە یان بێوەژنە فەرمووی وەڵا ئەی پێغەمبەری خوا بێوەژنێکم هێناوە فەرمووی عەجیب کوڕە گەنجێکی قۆزی وەک تۆ ئەو هەموو کچە هەیە بۆ بێوەژنت هێناوە وتی وەڵی پێغەمبەری خوا خۆت ئەزانی باوکم ئەو ڕۆژەی شەهید کرا حەو خوشکی بەجێهێشتووە حەو کچی بەجێهێشتووە من تا قەبرام لە ناویاندا هەر حەو کچەکەشمان لەسەر ماڵە. ئێستا بیرم کردەوە ئەگەر من کچێک بێنم لە هاوتەمەنی خوشکەکانمدا وەڵڵەهی لەوە ئەچێ دەمە بۆڵەیان لەگەڵ خوشکەکانما ببێ ئەو کاتە ئەبێ بیرم کردەوە یەکیان هەڵبژێرم یان ژنەکەم یان خوشکەکانم ئەی تخوا مەعقولیشە من حەو خوشک بەڕەڵاکەم لە پێناوی ژنەکەما یان دواتر ژنەکەم بەڕەڵاکەم بۆ سەر ماڵی باوکی بیرم کردەوە بەخوا ژنێکم هێناوە لە خۆم بەتەمەنترە بێوەژنیشە بەس لەبەر خاتری خوشکەکانم بۆی وەکو ئافرەتێکی دونیادیدە دەوری دایک بۆ کچەکان ببینێ ئافرەتێکی بە تەحەمول بێ ماڵ و خێزانی بینیبێ دەوری دایک بۆ خوشکەکانم بینێ پێغەمبەری خوا صلی سەلەم ئافرینی ئەم گەنجەی کرد کە قوربانی بە حەز و ئارەزوەکانی خۆیدا لە پێناوی خێزاندا لە پێناوی خوشکەکانیدا ئەوەندە ژیرانە بیر دەکاتەوە پاشان فەرمووی پێغەمبەری خوا واللهی باوکیشم کە وەفاتی کرد شەهید کرا زۆر قەرزار بوو بەخوا ئێستاش قەرزار دێنە سەرمان بۆ قەرزەکان پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم فەرمووی قەیناکە ئێستا ئەڕۆینەوە ئەچینەوە ماڵەوە ئێستا خاتوونەکەت بووکەکە دێ بە پێشوازیتەوە و دۆشەک و سەرینی ئامادە کردووە لەگەڵ تا پشوو بدا وتی پێغەمبەری خوا ڕەحمەتی خوا لێ بێ واللە دۆشەک و سەرین لە ماڵی ئێمەدا نییە بەخوا ئەویشم فرۆشت و ئەویشم نەماوە پێغەمبەری خوا فەرمووی ان شاء اللە دەبێ ان شاء اللە دەبێ بەڵام بەڕێزان بەس بە دڵخۆشدانەوە نا گەنج بە دڵخۆشدانەوەی سەرکردە بڵێ ڕۆژێ دەوڵەمەند دەبن ئەو ڕۆژە جا من کەی دێ من دەمەوێت ئەمڕۆ بێ هەر بەوە نا بە کردەوە دەیەوێت ئەم گەنجە ڕزگار بکە ئەم سەرکردەیە بێ ئاهی ئەم گەنجە دڵسۆزە وەڵڵای گەنج وڵات پێویستی بە گەنجی ئاوا هەیە گەنجێکی ئاوا دڵسۆز حەو خوشکی هەیە، قوربانی بە حەز و ئارەزوەکانی خۆی داوە لە پێناوی خوشکەکانیدا، پاشان کە وڵات کەوتۆتە مەترسیەوە بەو قەرزاریەش ڕۆیشتوە بۆ مەیدانی غەزە بۆی نەهێڵێ وڵاتەکە و ئاڵاکە و مەبدەئ و بیروباوەڕەکە بڕوخێ هێشتا ئامادەیی بەهێزی تێدایە ئەبێ گەنج ئاوا پەروەردە بکرێ ئاوا خۆشەویستی بیروباوەڕ و نیشتیمان لە دڵیا بچەسپێندرێ پێغەمبەری خوا صلی اللە علیە و سەلەم کە بە تەنیشت یەکەوە دەڕۆیشتن فەرمووی بۆ نایەی مەعامەلەیەک بکەین ئەو حوشترەم بۆ پێ نافرۆشی جابیر بیری کردەوە ئەمە حوشترەکان ئێستا چەند چاک دەڕوا لە فەزلی خوا بە زیاد بێ ئێستا چەند بە خێرایی دەڕوا ئەخرا ئەم پێویستی پێیەتی باری پێدەبا باراش پێدەبا بۆ ئاش کۆمەڵی پێویستی ماڵ هەیە وەکو سارەیەکی ئەمڕۆ وتی ئەی پێغەمبەری خوا صلی سەلەم بە چەند پێغەمبەر فەرمووی بە درهەمێک وتی ئەی پێغەمبەری خوا چۆن حوشترێک بە درهەمێک بەخوا نایدەم فەرمووی بە دوو درهەم وتی بەخوا زۆر کەمە معاملە ڕۆشت و هەر بە ڕێگاوە نزیک مەدینە بوونەوە پیاوان فەرمووی بە چل درهەم دەیفرۆشی یەک ئۆقە ئاڵتوون وتی بەڵێ ئەمجا گەشتمە قەناعاتی دڵی خۆم و پێویستەکانم پڕ دەکاتەوە پێغەمبەر فەرمووی زۆر باشە ئەوە ماڵی منە وتی بەڵام بەو مەرجەی پێغەمبەری خوا تا ناو شاری مەدینە و تا کەلوپەلەکان دەبەمەوە ماڵەوە بە خۆم بێ پێغەمبەر فەرمووی قبوڵمە چوونەوە ماڵەوە و کەلوپەلەکانی دانا و هاتەوە بۆ مزگەوت پیاوان سەڵام فەرمووی ئەی بیلال لەو خزێنە بەیت المالە چل دیرهەم بدە بەو جابری کوڕی عەبدوڵڵایە ها بۆ بیلال بیداتێ پێغەمبەری خوا دەفەرمێ خەڵکی ناگادار بن ئەی جابر منەتی من هەڵمەگرە کە سەرکردەم ئەم پارە هی وڵاتە هی تۆیە ئاسەیری ئەم حکمەتە نەک منەتی بەسەرا بکە ئەو مکافەیەکم بۆ نووسی ملیۆنە دینار بدەم بەو گەنجە نا ئەوە پارەی و خۆتە هی وڵاتەکەی خۆتە من تەنها ئەمیندارێکم ئەی بیلال ئەی بیلالی ڕەشپێست تۆ ئەمینداری ئەو پارەی وڵاتەی ئەو خەڵکەیە بێنە ئەم گەنجە پێویستی بە چل درهەمە بیدەیتێ حوشترەکەشی دانا ڕۆشتەوە بەرەو ماڵ فەرمووی ئەی بیلال حوشترەکەشی بەرەوە بانجی کە با حوشترەکە بەرێتەوە بەڵە خۆشەویستان کاتێک کە بانجی بیلالی کردەوە بیلال بانجی جابیری کردەوە جابیر وارە حوشترەکەت بەرەوە وتی بۆ معاملەکە هەڵوەشایەوە و پێغەمبەری خوا پەشیمان بووە ئەی حوشترەکەی نەبینی بوو کە ئاوایە وتی من نازانم وەرە بۆ خزمەتی پێغەمبەری خوا سەڵام فەرمووی جابر گیان من چۆن دڵم دێ حوشتر لە تۆ بستێنم بەس من بۆیە ئەو معاملەم لەگەڵ کردی دەمزانی تۆ چەند خولیا و ئاواتت هەیە پێویستەکەت بە چەند پارە دەفع دەبێ کە گەیشتێت چل درهەم هاتڵت قەناعەتی کرد دەزانی پێویستەکان دەفع دەبێ بۆیە من بڕیارم لەسەر ئەوەدا ئینا نە حوشترەکەی تۆ چل درهەم دێنێ نە درهەمەکەی منیش من پێویستیەکانی تۆم دەویستن تۆ گەنجێکی پێویستە ڕێزل لێ بگیرێ تۆ گەنجێکی پێویستە دەست لە پشتت بدرێ تۆ گەنجێکی ناوێ بەس بۆ کوشتن بانگت بکرێ وەڕن شەڕە و دوژمنی هەرشی کردووە ئەبێت لە خۆشی ژیانی شا ژیانت خۆش بکرێ بە پارەی ئەو وڵاتە و لە ژێر سای ئەو سەرکردەدا وەڵڵاهی خۆشەویستان پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم بزانە بیلال ئەمجا جابیر سەحابە چەند دڵسۆزانەتر کاریان دەکرد دەی با سەرکردە ئاوا خەمخۆری گەنج بێ بزانە ئەو حکومەتە ئەگەر هەر چوار لاشی ئەگەر هەموو دنیاش دوژمنی بێ شکست دێنێ نەخێر بەڵکو گەنجیش ڕوح و ماڵ و سامانی خۆی بە قوربانی مەبدە و بیر و باوەڕ و وڵاتەکەی دەکا ئەمجا برا هەر نمونە بۆ سەحابە دێنمەوە هەر لە سەحیحی بوخاریدا فەرموودەکە هاتووە کاتێک کە بوو بە خاوەنی ماڵ جەنگی خەندەق هاتە پێشەوە ها پێغەمبەری خوا صلی الله چەند ساڵ نزیکی هەشت ساڵ دوای ئەوە هەر سەرکردەیە لە قیممەدایە بەڵام هەر سەرکردەکەی مەیدانی مەککەیە هەر سەرکردەکەی شەوانی هیجرەتە یەک ڕۆژێک لەم سەحابانە جیا نەبووەتەوە جابر بۆمان دەگێڕێتەوە دەفەرمێ پێغەمبەری خوا ساسەم لەگەڵ ئەو خەڵکەدا شورای بە دەوری شاری مەدینەدا هەڵدەکەن چونکە موئامەرەیەک لەسەر شارەکە هەبوو خەبەرمان بۆ هاتبوو کە لە هەر چوار لەوە پەلامار دەدرین بەڵام بە تایبەتی ئەو لای کە مەترسی زۆر بوو خەندەکمان بە چوار دەوریا لێدا ئەلەو کاتەدا پێغەمبەری خوا خۆی بە پاچ و خاکەنازەوە خەریک بووەک ئەو خەڵکە تاشەبەردێکی گەورە لە شوێنێک لە حەفرێک هاتووە پێشەوە هەڵنەدەکەن دەیان وتیان ئەی پێغەمبەری خوا ناچارین ئەم شوێنە چی لێ بکەین بەجێی بێڵین ناکرێ دەرفەتێک بۆ دوژمن دەڕەخسێ پێغەمبەری خوا فەرمووی خۆم دێم نوێڵێکی برد و کە لێیدا پێغەمبەری خوا سەلم وەکو ئینسانە کە هێزی زۆر نەبێ ڕمەکە هەڵبەستیەوە نەیبڕی دواتر هەرچەند پێغەمبەری خوا سەلم تاشەبەردەکەی هەر شکان پێغەمبەر پیاوێکی زۆر قارەمان و چوار شانە و بەهێز بووە بەڵام سەیریان کرد جابر کە ئاوا سەیری کرد پشتێنەکەی پێغەمبەری خوا صلی الله جبەی مبارەکی کەوت دەرکەوت بەردێک لە ژێر پشتێنەکەیە کە نیشانەی برسێتیە بۆیە پێغەمبەری خوا تۆزێ بلاوازی پێوە دیارە بەڕاستی خۆی نەگر کە ئەم سەرکردە عەزیمە ئەو هەموو پارە هەیە کەچی وەک ئەو خەڵکە برسیە بەدی لە ژێر پشتێنەکەی داناوە لە برسانە چونکە وەختەکە زستان بوو زەقیەت بوو ئەو ساڵش باران کەم بوو دەغڵودان کەم بوو نەهاتی بوو پێغەمبەری خوا وەک ئەو خەڵکە برسیە دەژیا ئەو سەرکردە عەزیمە جابر وتی ئەی پێغەمبەری خوا مۆڵەتم بدە تا ماڵەوە دەچمەوە و دێمەوە خزمەتت فەرمووی بڕۆ بەڵام زوو وەرەوە چۆ وتی بە خێزانەکەی پێغەمبەری خوام لە حاڵێکا بینیوە وەڵڵاهی خۆم بۆ ناژیرێ تو ئەو خوا ماڵێک بۆ پێغەمبەری خوا نەوێ بۆچی باشە ئافرە لە ماڵی ئێمە چیمان هەیە وتی واللهی تەنها ڕبەیە جۆمان هەیە لەگەڵ یەک جیسکە وتی، ڕبەجوەکە بکە بە ئارد، جیسکەکەش سەر بڕە، من پێغەمبەری خوا دەعوەت دەکەم. وتی، جابر، کورە خوار جیسکەکە بچووکە، کورە ڕبەیە جۆش بۆ خۆشمان مناڵمان هەیە، خوشکت هەیە، پێغەمبەری خوا یەک نەفەر دوو نەفەری لەگەڵا بێ، بە نهێنی پێی بڵێ کە بێتەوە بۆ ماڵەوە. وتی، باشە. چۆ؟ وتی، ئەی پێغەمبەری خوا صلی سەلەم، بە چرپەیەک بە گویا سپان، ئەگەر مەجالت هەبوو ئەم نیوەڕۆیە من لە خزمەتتام، خۆت و نەفەرێ تا دوو نەفەریش لەگەڵ خۆتا بێنی قەیناکا. پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم ڕووی گەشایەوە فەرمووی خواردنەکە چییە؟ وتی قوربان جیسکێک کە لەگەڵ ڕبەیە جوەیە وا خەریکی سەربڕین و ئامادەکردن بیکەن بە ئارد پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم فەرمووی جابر بڕۆ بۆ ماڵەوە بڵێ هەویرەکەیان کە شێلا بە تەندوریەوە نەدەن و نەیخەنە سەر چات گۆشتەکەش بە هەر لە مەنجەڵەکەیا بێ و تا خۆم نەیەم لەسەر ئاگرەکە داینەگرن ئەی خەڵکی خەندەق ئاگادار بن کەس نەڕواتەوە و نانی خۆی نەخوا هەموومان دەعوەتی ماڵی جابری کوڕی عەبدوڵڵاین هەموومان دەنگ بە دەنگ ئەدرایەوە بۆ ئەوی تر جابر گەڕایەوە بە خێزانەکەی وتی هاوار بۆ خۆمان وەڵاهی پێغەمبەری خوا بە هەموو خەڵکەکەی ڕاگەیاند وتی ژمارەیان چەند دەبێ وتی زیاتر لە هەزار کەسە ئەو خێزانە عاقڵە ژیرە وتی تۆ بە پێغەمبەری خوات وت کە خواردنەکە تەنها جیستێک و ڕبێ جوێ وتی ئەرە والله لێی پرسیم وتی چەندە وتم ئەی پێغەمبەری خوا ئەوەندەیە فەمووی دێ ئەوە حەقی ئێمە نییە ئەو پێغەمبەرە پێغەمبەر خۆی ئەزانێ ئەوە خۆی ئەزانێ تۆ خەمت نەبێ پشت بە ئەو خوایە بەرەکەتی تێ ئەکەوێ سبحان الله کاتێک گەڕانەوە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم چوو فەرمووی خوای پەروەردگار، یا ڕەزاق، ئەی ئەو کەسەی کە ئەو دەنکە گەنمە لەو خاکەدا، ئەو جۆیە لەو خاکە ڕەقەدا بە بارانی ڕەحمەتی خۆ داو دەدەی. خوایە ئێمە برسین بە تۆ نەبێ تێر ناکرێ ئەو هەموو مەخلوقە و هەموو زیندەوەرە و هەموو مرۆڤە. یا ڕەبی خوایە بەرەکەت بخەیە ئەم هەویرەوە. خوایە بەرەکەت بخەیە ئەم گۆشتەوە. فەرمووی دەست کەن بە نان کردن. نان دەکرا و فەرمووی سەیری هەویر مەکەن، دەستی پیا کەن و ئەنگوتکی هەویر دەرێنن. بۆ خۆشی لەسەر مەنجەڵە گۆشتەکە دانیشت و گۆشتایی بۆ تێکردن، هەر دوو نەفەر قاپێکی بچکۆلە و نانیان ئەدانێ بڕۆن لەولاوە بیخۆن. نزیکی ئەوارە بۆتەوە پێغەمبەر هەر لەش کرد بە ڕێیەکا. ئەمجا فەرمووی کەس ماوە؟ جابر فەرمووی قوربان من و تۆ و یەک دوو کەس ماوین. فەرمووی با ئێمەش دانیشین نانەکەمان بخۆین. جابر ئەفەرموێ وەڵڵاهی بەشی ژەمی داهات و شێشتا لە مەنجەڵەکە بۆ خۆمان مابۆوە. سبحان الله بەڕێزان ئەمە معجزەی پێغەمبەرە صلی الله علیه و سلم کە کۆمەڵە معجزاتی یەکێ لەوانە خۆ زۆربوونی خواردنە لەوە معجزەتر گەورەیی ئەو سەرکردەیە دەردەخا کە خۆی ئاوا وەکو ئەو میللەتە هەژارە دەژی. گەورەیی ئەو سەرکردە دەردەخا کە ئینسان بەڕێزان کە برسیت بوو هەر خۆتت لە بیرە. ئەوەندە برسی بی دەعوەت کرێی بەڵام بە تەنیا قبوڵت نەبێ بڵێ ئەبێ هەموومان بڕۆین. وەڵڵاهی ئەو موعجیزە گەورە ئەو دڵە سافە پاکە ڕاستگۆیەی پێغەمبەری خوا بۆ ئەو میللەتە خوا بەرەکەتی خستە ئەو خواردنەوە وەڵڵاهی تا ڕۆژی قیامەت هەر سەرکردەیەک ئاوا ڕاستگۆ بێت لەگەڵ میللەتەکەیا قەسەم بەخوا خوا بەرەکەت دەخاتە ئەو وڵاتەوە ئەگەر نەوتی نەبێ ئەگەر موادی مەعدەنی نەبێ ئەگەر بازرگانی نەبێ ئەو خەڵکە موحتاج نابن جا حەقت بەسەرەوە نەبێ کافرە یان موسڵمانە فڵانە هەر سەرکردە و میللەتێک لەگەڵ یەکا پاک و خاوێن بن وەڵڵایی خوا بەرەکەتیان بەسەرا دەڕێژێ وەڵڵایی هەر میللەتێک سەرکردەکانی پیس و خائین بن لەگەڵیدا بۆ خۆیان هەرچی سەروەتی ئەو وڵاتەیە بۆ خۆیان و کوڕ و ژنەکانی خۆیانیان بوێ ئەو میللەتەش زیکەی چاوی بێ بۆ پاروێ نان بۆ مەعاشێکی بەمنەت بۆ تەعیناتێک بە واستە و واستەکاری و حیزب حیزبێنە ئەگەر لەسەر شەرتی نەوت بی وەڵڵاهی ڕۆژانە خەڵک دەرگای مزگەوت دەگرێ لەبەر فەقیری ئەوەی ئەوە یەقینتان هەبێ ئەمە حەقیقەتێکە هیجرەت هیجرەتی پێغەمبەر صلی اللە علیه و سلم ئەوەمان فێر دەکا ئەفەرمە سەرکردەکان ئێوە ئاوا دڵسۆز بە بۆ ئەو گەنجە بزانە ئەو گەنجە ماڵەکەی خۆیشت بە قوربان دەکاتەوە یان نا بەڵام براکەم تۆ هەر بۆ خۆتت هەبێ بەڵام تۆ هەر ئەم گەنجەت بێ ئەڵا کوردستان لە مەترسیدایە حاڵەتی نەفیری عامە هەموو هێزی پێشمەرگە و پۆلیس و ئاسایش لە ئینزارا بێ بەڵام لە ئاشتیا تۆ هیچم بۆ نەکەی دڵنیا بە خوانەکە دەشت ڕووبدا یاخوا ڕوونەدا لە شکستەوە نزیکی خەڵکەکە دڵسۆزیەکەی نامێنێ ئەڵێ لە پێناوی چی خۆم بەکوشتدەم وڵاتێک بۆ من نەبێ بۆ من خوێنی خۆمی بۆ فیداکەم ئەمە دەرسێکی گەورەیە ئێمە لە خزمەت پێغەمبەری خوادا صلی الله علیه وسلم لە هیجرەتا فێری دەبین والله تا ئەم ئیسلامە خۆشەویستان تا ئەم ئیسلامە سەرکردەکانی تا زمانی خولەفای ڕاشیدینیش ئاوا سەرکردە و میللەت لە یەک سەنگەرا بوو، فەرقی ئەم و ئەو نەبوو، تا عومەری کوڕی خەتتاب کە گرانی بوو قۆڕەی سکی دەهات، دەستی بۆ سەر ناوکی دەبرد، دەیگوت، ئەی سکی خۆم، بقۆڕێنە بە ئارەزووی خۆت، وەڵڵا تا دوا هەتیوی ئەم وڵاتە تێر نەبێ نابێ تۆ تێر بی. حەتتا عەلی کراسەکەی خۆی لە کوفەیا دەفرۆشت، حەزرەتی عەلی دەیفەرموو، ئەم کراسە و ئەو شمشێرە، وەڵڵا لە خزمەت پێغەمبەرا بەو شمشێرە غەزام کردووە، وەڵڵا ی مناڵەکانم برسین، دەست بۆ ئەو بەیتولمال و پارە نابەم ئەو شمشێرە دەفرۆشم. حەتتا ئەو سەرکردانە لەگەڵ ئەو میللەتە پاکەیا هەبوون، وەڵڵا ی وڵات پڕ بوو لە خێر و بەرەکەت، سبحان اللە هەر دوای ئەوە کە خەلافەی ڕاشیدین کۆتایی پێهات سەرکردە بەناو موسڵمانەکان هاتن قەت لە زەمانی عەباسی و ئەمەویەوە عومەری کوڕی عەبدولعەزیزی لێ دەرکە یەک بە یەکیان بەداخەوە خراپ بوون خائین بوون دەستیان بۆ پارەی میلەتەکە برد جاریە و کەنیزەکیان کڕی کۆشک و قسر و قسوریان بەرز کردەوە لەسەر شانی میلەتەکە ئیسلام هێز و پێزی نەما ئەو ئیسلامە عەزیمە ئمجا ڕۆژ بە ڕۆژ بەرەو شکست هاتەوە خوارەوە خۆ قورئان و حەدیسە گەر وە خۆی بوو بەس چونکە سەرکردەکان پاک نەبوون لەگەڵ میللەتەکە ها ئیسلام چۆن هاتەوە خوارەوە ئەمڕۆ لە شانۆی ژیانا نەماوە هەر وەکو ئەبو جەهل ئەوەمان پێ ڕەوا دەبینن قەی جەگا لە مزگەوتا نوێژ بکەن جا بریا دەکەی مزگەوتەکەشم لێ داخەی بەڵام بۆت نییە باسی باسی بازاڕ بکەی باسی زینا بکەی باسی دەست بڕینی دز بکەی نابێ لە مەحکەمە ئیسلامەکەی تۆ حاکم بێ جا وە ئەبو جەهل کاتی خۆشی کاکی من خوارەوەی پێڕەوا دەبینیم لە مەککەدا کەواتە هیجرەتە لە پای چی ئەوەی سەرکردەی موسڵمانەکان بوو بەداخەوە کۆمەڵە سەرکردە هاتنە پێشەوە کۆمەڵە سەرکردە هاتنە پێشەوە کە وەکو خۆرە بەربوونە گیانی ئەو میلەتە موسڵمانە لە هەموو جیهان کاتێ خەڵکی چەوت و نەزان ڕابردوو پیس و بێ ویژدان بە کورسی حوکما هەڵزنان ئەوانەی چوونە سەر کورسی گیرفان گەورە و ورگ برسی جا سەرکردەی گیرفان گەورە ورگ برسی زۆر مشکیلەیە گیرفان گەورەی ورگ برسی لە تاو ڕابواردن و کورسی لە میلەتیان هەر نەپرسی خیانەتیان کرد لەگەڵیان چەند کڵاویان کردە سەریان بوونە ژەقنەموت و سندان ئەگەر دەتانەوێت ژەقنەبوون نەبن وەرن دەستی ئاشتی بخەنە دەستی ئەو میلەتەوە زستانێکە معقولە بەرمیلێک نەوت ئەمە چەند ڕۆژە من دەبینم کۆمەڵە جادە گیراون بە بەرمیلێک نەوتەوە و وەکو خێر بەو خەڵکە بکرێ برانی بەڕێزم سەرکردانی وڵاتەکەم ئێوە الحمدلله مسلمانن ئێوەش باو باپیرتان مسلمان بووە ئەم میلەتە تەسحی و قوربانی داوە کەم ئەندامێک داوای مافی خۆی دەکا وەرە کەم ئەندامێک داماوە قاچی لەدەست داوە چاوی لەدەست داوە بە عەرەبانە دەڕوا وەڵای شورەیە بۆ وڵاتەکەمان لە کەناڵە ئاسمانیەکان نیشان بدرێت تا ئێستا مەسولێک لێیان ناپرسێتەوە بڵێ کاکە مانگی بە سی و حەو هەزار تۆ کولی مەسولتان هەیە چوار سەد دەفتەر نەسریەتی ئێمە مەعلوماتمان هەیە تۆ چوار سەد هەزاریش بەو داماوە لە سەعد لەسەر کورسی یاوە عەرەبانە پاڵ پێوە دەنێ لە پێناوی ئەم وڵاتەیە وای لێ هاتووە هێشتا ئەوەشی پێ ڕا نابینی ئەو گەنجە تا دەرەچێ لە زانکۆ قەیچەکە ئەگەر کۆمەڵێ موەسەساتی بەرهەمهێنان بکەیەوە ئێمە وەڵڵا ئەگە وڵاتەکەمان میللەت و سەرکردەمان ئەوا وەکو پێغەمبەری خوا ساسەم لەگەڵ ئەو گەنجە دڵسۆزانە لەگەڵ ئەو ڕیسپێ بە حرمەتانە لەگەڵ ئەو میللەتە بەگشتیدا ڕاستگۆ بێ بەرگ بەر لەسەر سکی خۆی ببەستێ میللەتەکەش ماڵەکەی خۆی بە قوربان دەکا هیجرەتی پێغەمبەر ساسەلەم لە دوای 1434 ساڵەوە کۆن نابێ بەڵکو دەرسە بۆ ئەمڕۆی ژیان هەمومان بەختەوەر دەبین باوەڕتان بێت سەرکردەکەش بەختەوەر دەبێت کورسیەکە لە ژێریا دەرناچێ ئەینا ئەمسالەکانیانمان بینی کە چەند ساڵ بە زەبری ئاگر و ئاسن و هێزی ئەمن و ئاسایش و پۆلیس سەرکوتی میللەتیان کرد ئاخری میللەت هەر پێیان داتەقیەوە میللەتێک خزمەتی نەکەی ڕۆژێ هەر پێتا ئەتەقێتەوە چونکە ئەو وڵاتەی میللەتە سەرکردە کاتیە و دەڕوا ومێدەوارم کە ئیشاءاللە هەمومان بە ئاگا بینەوە ئێمە هاوڵاتیەکی دڵسۆز بین مرۆڤێکی کارا بین، مرۆڤێکی بەکار بین، بەینی خۆمان و خوا ئاش بین. ئەم دەرفەتانەی ئێستا ئەم مانگەی کە تیاین بە خواپەرستی هەموو کاتەکان بە تایبەت ئێستا کە تیاین بە خواپەرستی زیندوو کەینەوە ئەزان پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم ئەم مانگی محەڕەمە کە ئەمڕۆ ئێمە لە نۆی محەڕەمین بەیانی دەی محەڕەمە ئەم مانگە ڕۆژ و گرتن زۆر تیا خێرە گەورەترین پاداش بۆ نوێژ لە دوای نوێژی فەڕز شەو نوێژە بەڕێزان ئەو شەوە درێژانەمان لە بینایە ها لە ئێوارەوە خەڵک هەیە دەخەوێ کەچی بانگی بەیانی ئەو مزگەوتانە چۆڵ و هەڵن هەستە شەو نوێژ بکە گەورەترین نوێژ لە دوای نوێژی فەڕز شەو نوێژە نیو سەعاتێک چارەگێک چل دەقەیەک لە بینی خۆت و خوادا مناجات بکە لەو وەختەیە کە خەڵک خەوتون تۆ بە ئاگا بە ئەمجا بە تایبەت ڕۆژووی ئەمڕۆ ئەوەی ئەمڕۆ بە ڕۆژوو بێ بە ڕاستی پێکاوێتی ئەوەی کەوا ئەمڕۆ بە ڕۆژوو نەبووبێ با بەیانی هیچمان لە دەستی نەدەین واللهی دەرفەتێکە و خوا بەم ئومەتەی بەخشیوە پرسیار کرا لە پێغەمبەری خوا صلی سلام عن سیه یوم عاشوراء ئەی پێغەمبەری خوا ڕۆژی دەی محەڕەم پاداشتی ڕۆژوەکە چییە کە بەیانی دەکا فەرمووی یکفر السنة الماضیە خوا دەیکاتە کەفارەتی گوناهی ساڵی ڕابردوو لە سەحیحی موسلیما فەرموودەکە هاتووە، خوا لە گوناهی یەک ساڵمان لە بەینی خۆم و خوادا کردووتە نازانی، لەبیرت چۆتەوە، هەر نازانی چەند کوفرت گوناهت کردبێ، بێ شەرعیت وتبێ، شتێکت وتبێ خوا پێی ڕازی نەبووە، خوا لە هەمووی خۆش دەوێ بە ئیزنی خوای گەورە، یانی خوا دەیەوێ لەم ئوممەتە خۆش بێ، ئەمە ڕەحمەتی خوایە بۆ ئەم ئوممەتە، صام یوم عاشوراء، پێغەمبەر خۆی بە ڕۆژوو بوو ڕۆژی دەی موحەڕەم، ئیبن عەباس دەفەرموێ، وامر بصیامه فەرمووی خەڵکینە ئێوەش هەمووتان بەڕۆژوو بن لە بوخاری موسلیمە فەرموودەکە هاتووە متفق علیه دەکەواتە ان شاء اللە دەرفەتێکی زێڕینە ئەوەی ئەمڕۆ بەڕۆژوو بوون هەر زۆر باشتان کردووە چونکە پێغەمبەری خوا فەرمووی دەی بەڕۆژوو بوو فەرمووی لئن بقیت الی ئەگەر بمێنم بۆ ساڵی داهاتوو لاصومن التاسع، نۆی مانگیش بەڕۆژوو دەبم وەکو ئەمڕۆ، ئەوەش کە بەڕۆژوونەوە بە ئیزنی خوا خۆتان، خێزانتان، منداڵتان دەرفەتێکی زێڕینە ڕۆژگارێکی کورت شەوگەهارێکی درێژ بۆ عیبادەت، با ڕۆژووی دەی موحەڕەممان بە ئیزنی خوای گەورە لە قیز نەچێ، با سەرکردانی وڵاتەکەشم لە یادی هیجرەتی پێغەمبەرا صلی اللە علیە وسلم ساڵێکی نوێ بهات، ئێوەش لاپەڕەیەکی نوێ لە بەینی خۆتان و ئەم میللەتەدا ئاوەدان بکەنەوە، سپی بکەنەوە، زێڕین بکەنەوە، ڕاستە مەترسیمان لە دەورایە، بەڵام بەو خوایە بۆ خۆمان یەک بین، خۆشەویستانم، سەرکردانی وڵاتەکەم، ئێوە لەگەڵ ئەم میللەتە دڵسۆزە کوردە پاکە ئەم گەنج و ڕیش سپیانەدا یەک بن، دڵسۆز بن، خیانەتمان لێ مەکەن، هەموو سەرۆت و سامانەکە بۆ وڵاتان مەنێرن بۆ شوقە و ڤێللاکانی خۆتان، بیدەن بە خزمەتی ئەو میللەتە، وەڵڵا نە پێویستمان بە ئەمریکایە، نە پێویستمان بە بەغایە، نە پێویستمان بە تورکیا و ئێرانە، بەس ناو خۆمان. بەڵام دڵنیابن خۆشەویستان ئەگەر بێت و میللەتەکەی خۆتان لەگەڵا نەبێ هەموو ئەمریکا و ئەوروپا پشتیوانتان بێ دادتان نادا ڕۆژێ لە سەرکردەکانی پێشوو خراپترتان لێ دەقەومێ ئومێدەوارم خوای گەورە بە ئاگامان بێنێتەوە یا ڕەبی خوا بە ئاگامان بێنێەوە لە خەوی غەفڵەت یا ڕەبی خوا لە سستیەوە ڕووبکەینە خواپەرستی یا ڕەبی خوا خواپەرستی بە حەق بین یاڕەبی خوا لە مردوەکان خۆشبی یاڕەبی خوا هەر کەسێ مردووی لێ مردووە لە مناڵەوە تا گەورە لە ژنەوە تا پیاو یاڕەبی خوایە سەبوری بدەی یاڕەبی خوا هەر کەسێ مردووی لێ مردووە خوایە سەبوری بە دڵ و دەرونی بدەی هەر کەسێ موسیبەتی لە قەومەوە خوایە بە هانایەوە بێی هەر کەسێ مشکلە و گرفتی هەیە یا ئەرحەم الراحمین دەرگای خێرە لە سەحابە کردەوە دەرگای خێریش لەم ئومەتە بکەیەوە هەر کەسێ مشکلە هەیە خوایە مشکلەکەی بۆ حەل کەی هەر خێزانێک ئاژاوە هەیە لە ناوی لای بەری یاڕەبی خوایە ساڵێکی نوێی کۆچی هات خوایە ساڵێکی پڕ خێر و خۆشی بەڕووماندا بکرێتەوە یاڕەبی ساڵێکی پڕ ئاوەدانی بێ پڕ خێر و داهات بێ پڕ بارانی ئاسمان بێ پڕ بەرەکەتی زەوی بێ ئەم وڵاتە لە فیتنە و ئاشوب خوایە پارێزی خوایە لە شەڕ بمان پارێزی خوایە لە شەڕ بمان پارێزی خوایە ئەم وڵاتی کورد و کوردستان و وڵاتی مسلمانان لە شەڕ پارێزی خوا ڕۆڵەی ئەو مسلمانانە نەبنە قوربانی کۆمەڵە سەرکردە و مەسولی ناپیس و خوای پەروەردگار ئەوانەی کە بەزەییان نییە خۆت بەزەیت بە ڕۆڵەی میللەتەکە بێتەوە خۆت ڕۆڵەی ئەم میللەتە لە شەڕ و ئاشوب و خوێن و باروت پارێزی بە گەورەی خۆت ئەم وڵاتە دەستی زاڵمان نەکەوێتەوە نێو باشتی و بە تەبایی بە ڕێز و حرمەت و برایەتی دەست لە ناو دەستی یەک و ڕوو لە قیبلەکەی خوای پەروەردگار و کەعبەی شەریف ئاوا بینە ماڵەکەی تۆ ماڵەکانی تۆ هەر گەرم و گوڕ بن بە عیبادەت و خواپەرستی آمین آمین والحمد لله رب العالمين الحمد لله على فضله وإحسانه